بەڕێزان باسکردنی ئەو پیاوە بەڕێزانە کە هەم کورد پەروەر بوون هەم ئیماندار بوون دەرسی ئەوە بە ئێمە ئەدا کە لە ناو گەلی کوردا پیاوانی گەورە زۆر بوون زەحمەتیان بووە گیانیان بەخت کردووە هەوڵیان داوە بەڵام بە فاکوفێکی دوژمنان و داگیرکەران بەرهەمیان نەتیجەیەکی باشی نەبووە، بەڵام ئەمڕۆ ئێمە ئەبێ لە ژیان و مردنی ئەو بەڕێزانە دەرس وەربگرین بۆ خەباتی نەتەوایەتی و هەروەها دینداریش، چونکە گەر ئەم دوانە بە یەکەوە گرێ نەدرێن یەقینمان هەبێ کەوا مایەپووچ دەبین. یەعنی ئەگەر کەسێک کوردایەتی بکا و دینداری نەکا بەڕاستی نەیپێکاوە تایەکی پەنچەرە ئەگەر کەسێکیش دینداری بکاوە کوردایەتی و نیشتمان پەروەری نەکا یەعنی خەمی نیشتمانەکەی و نەتەوەکەی نەخوا لە بیری ئەوە نەبێ ئەم گەلە پەنج ملیۆنیە حەقی ژیانی هەیە خی گەورە بڕیاری داوە ئومەتێک بێ گەلێک بێ شعبێک بێ بەڕاستی ئەوەش هەر لایەکی نوقسانە و لە ڕۆژی قیامەتا بەرپرسیارێتی ڕووی تێکا چونکە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەفەرمێ خیرکم المدافع عن عشیرتی ما لم یأثم باشترینتان ئەوەیە دیفاع لە گەل و نیشتمان و عشیرەتی خۆی بکا بەڵام بەبێ ئەوەی تووشی تاوان بێ جومعەی پێشوو هەندێکم لە ژیانی ئەو پیاوە بەڕێزە جەنابی قازی محەمەد یەکەم سەرۆک کۆمار و شەهیدی ئەو بڕیار و ئەو بوێریەی کە دای بۆ باسکردن یەکێک خاڵێکی تر ماوە بەر لەوەی بچمە سەر وەسێتەکانی ئەویش ئەوەیە کاتێک کە ئەچێتە سەر مەنەسەی سێدارەکە پێشەوەی پەتەکە بخەنە ملی و لە سێدارەی بدەن، ئەڵێ ئەو دەست و پێوەندەی ڕەزا پالەوی پەڕۆیەکی ڕەش دەستماڵێکی ڕەشیان هێنا، وتم ئەوە چییە؟ وتیان وەڵا چاوت دەبەسین. عادەت وایە ئەوانەی کەوا ئیعدام ئەکرێن زۆربەی زۆریان بە پەڕۆیەک چاویان ئەبەسن، یانی هەندێک ئەسبابی هەیە، بەڵام بزانین ئەم پیاوە ئەڵێ چی؟ ئەمیر پەروێز، کە ئەو پیاوە سەرۆکی بەڕێوەبەرایەتی ژاندارمریی ئێران بووە لەو کاتە، ئەڵێ، کاتێک قازی چووە سەر پایەی لەسێدارەدان، دەسماڵێکیان هێنا ویستیان چاوی ببەستن، بەڵام قازی محەممەد مۆڵەتی نەدا و وتی، ئەی خائینەکان! من بەرامبەر گەل و نیشتمانم شەرمەزار نیم تا چاوم ببەستن، دەمەوێت لەم چرکەساتانەی کۆتایی تەمەنمدا سەیری گزنگی ئاسۆی نیشتمانی خۆشەویست و جوان و دڵگیرم بکەم کە چۆن دڕ دەدا بە تاریکی، من ڕۆڵەی بەوەفای میللەتم، بمرێ داگیرکەر، بمرێ پەهلەوی، بژی ئێرانی ئازاد، بژی گەلی کورد درود بۆ کورد و کوردستان ئەوە دوا قسەیەتی پێش ئەوەی کەوا پەتی سێدارەکە لە ملی بکرێ و وا شەهید ببێ ئایا پرسیارێکەوە ئەیکەم ئایا کاربەدەست و بەرپرسە سیاسیەکانی کورد لە ئەمڕۆدا چەندە سوودیان لە ژیان و تێکۆشان و وەسێتەکانی پیاوە گەورەکانی کورد لە مێژوودا وەرگرتووە وەک سەلاحەدینی ئەیوبی ئەم پیاوەش قائیدێک بووە هەرچی جەیشی عەرەب و تورک و کورد و یعنی دووەلی ئیسلامی بووە لە ئازربایجان هەموو لە ژێردەسیا بووە بەڵام وەختی ئەمرێ هیچ میراتێکی لێ بەجێ نامێنێ ماڵی لێ بەجێ نامێنێ. قازی محەمەدیش هەروەها کچەکەی ئەیگێڕێتەوە ئەڵێ پارەمان نەبوو محامی بۆ بگرین. ڕەیس جمهوریش بوو. ڕەیس جمهور بوو. پارەیان نەبوو محامی بۆ بگرن. ئیتر بەرپرسە بچووک و گەورەکانی هەرێمی کوردستانی ئەمڕۆ و سەرۆکی حیزبەکانی هەر چوار پارچەکەی کوردستانی ئەمڕۆ ئەبێ لەمە هەڵوێستەیە بکەن. ئەمان بۆ ئەمڕۆ ئەوەنە دەوڵەمەنن؟ ئەو پیاوە بۆ ئەو ڕۆژە سەرۆک کۆمار بوو، بەڵام توانای ئەوەیان نەبوو محامێکی بۆ بگرن. شەرەفخانی بەدلیسی کە مێژووی کوردی نووسیوەتەوە، شەرەفنامە، کە تیایا زووخاوێکی زۆری هەڵڕشتووە دەربارەی ئەوەی کەوا چۆن کوڕ باوکی کوشتووە، برا برای کوشتووە لە مێژووی ئەم کوردەدا. ئایا دەرسمان لە قسەکانی شەرەف خان و لە شەرەفنامەکەی وەرگرتووە؟ بە تایبەتی سەرکردە و قائیدە سیاسی و حیزبی و حکومییەکان؟ نەخێر. ئەحمەدی خانی ئەو پیاوە گەورە، ئەو شاعیرە، ئەو پیاوە بوێر و بەڕێزە کە لە تورکیا چەندین ساڵ لەمەو پێش ئامۆژگاری گەلەکەی کردووە، نەسیحەتی کردوون، دەرسی لێوەرناگیرێ. هەیکەلی بۆ دروستەکەن، بەڵام ئیستیفادە لە قسەکانی ناکەن. شێخ سەعیدی پیران، شێخ عوبەیدوڵڵای نەهری کە ئەمانە هەمووی ئیعدام کراون لەسەر کوردایەتی، هەمووی موسڵمان بوون، هەمووی قائیدی ڕۆحی و قائیدی سیاسی گەلی کورد بوون، بێ دین نەبوون، عەلمانی نەبوون، چەپ نەبوون، باوەڕیان بە خوا هەبووە، باوەڕیان بە مردن و زینووبوونەوە هەبووە، نوێژیان کردووە، فەرماندەیش بوون، لە سێدارە دراون لە پێناوی کوردایەتی و لە پێناوی ڕازیکردنی خوا. شێخ مەحموودی نەمر، ئەویش شەرعەینی شت، نزیکە لێمان. ئێستا بەعزێ لەو بەناو ڕۆشنبیر و سیاسیە فەریکە سیاسیانە گاڵتەی پێکەن مامۆستا سەعیدی نورسی کە گەنجینەیەکی بۆ گەلی کورد بەجێ هێشتووە لە ئامۆژگاری و نەسیحەت ئایا ئەم میلەتە قیادەی ئەم میلەتە ئیسیفادە لەم پیاوانە کردوێتی نەخێر قازی محەمەد کە ئێستا باسیەکەین ئامۆژگاریەکانی ژیانی غیرەتی کە مەهابات بەجێ نایەڵێ لەبەرەوەی شعبەکەی کەوا قەتڵ و عام نەکرێ شێخ عەبدوسەلام و شێخ ئەحمەد و مەلا مستەفای بەرزانی ئەم سیانەش ئەوانیش خەباتیان بووە مانوبوونیان بووە شۆڕشیان بووە لە درێژایی مێژووە بەڵام بە ناومێدی سەریان ناوەتەوە و ئیعدام کراون و بە نەخۆشی و بە مەراقەوە دنیایان بەجێهێشتووە ئایا سیاسیەکان بە کوڕ و کوڕەزاکانی خۆیشیانەوە ئایا ئمڕۆ بیر لە ژیانیان نەکەنەوە یا هەر شانازی ئەکەن بەوەی کەوا تاریخ نا بیر بکەرەوە بزانە مەلام سەفا بۆچی گورگانە خوارد کرا و بە مەراق و بەداخی کوردەوە سەری نایەوە بیری لێ بکەرەوە چەند وعدی پێدرا چیان پێ وت؟ هەر ئەوە مابوو سکە لێ بدا. بە سەورێک و دوو فوو پوولێکیان پێوە ناین و شۆڕش هەرەسی هێنا و ئەوەی نەشێ و بشێ پێیان کردین. مامۆستا ئیبراهیم محەمەد ئیبراهیم ئەحمەد ئەویش پیاوێکی زۆر سیاسی، قانوونی گەورە بووە. ئایا ئیمڕۆ ئیستیفادە ئەکرێ لە ئامۆژگاری لە وەسیەتی لەوەی لەوەی یا گەر لەگەڵ توا نەبوو یا لەگەڵ منا نەبوو ئیتر تخۆ ئەم پیاوانە تێیان نایە یعنی با بڵێن ئیسلامی نییە فکری چەپی هەیە بەڵام نا ئەمە قاعدە ئەمە خەباتگێڕە بێ ئەم کاربەدەستانەی هەرێمی کوردستان دەرسیان لێوەربگرن مامۆستا بێخود و مەحوی و مەلا حەسەنی قازی شاهۆ و ئەمانە کە شیع شیعریان وتووە چۆن بە باڵای ئەم گەلەیان ناوتووە چۆن دەردی ئەم گەلەیان دیاری کردووە گۆران و بێکەس و حاجی قاری کۆیی و قاسملۆ و هەموو ئەمانە سەریان ناوەتەوە مەراقیان کردووە ئامۆژگاریان کردووە بەڵام گوێیەک نییە گوێیان لێ بگرێ و ئیسیفادەیان لێ بکە بە کورتی ئامۆژگاریەکان وەسێتەکانی قازی محمد لە چەند خاڵێکا بیرتان یەخەمەوە یەکەم ئەڵێ من بە نووسینی ئەم وەسێتنامە تەمەنم کۆتایی دێ ئەگەر منیش بەرپرسیارێتیەکی گەورەم لەسەر شان نەدەبوو ئێستا وەک ئێوە لە ناو خێزانی خۆما لە خەوی شیریندا دەبووم ئەم ئامۆژگاریانە یەکەم بۆ خۆمە پاشان بۆ ئێوە ئەرکی منە کە پێتان بڵێم ئەگەر کەسانێکی تر بەرپرسی ئێمە بوونایە و مەسئولیەتی ئێمەیان لەسەر شان بوایە ئێستا ئەوان لە ژێر پەتی سێدارەدا دەبوون من بۆ ڕازیکردنی خوای گەورە و لەبەر مەسئولیەت و ئەرکی سەرشانم وەک کوردێکی خزمەتکاری میللەت و کەسێک کە فەرمان بە چاکە و قەدەغەی خراپە دەکا ئەمر بە مەعروف و نەهی لە مونکەر چەند ئامۆژگاریەکم بۆ ئێوە هەیە هیوادارم بۆ داهاتوو هۆی ڕێنمونی و پەند و عیبرەت بێ بۆتان ئەگەر بە تەواوی ئامۆژگاریەکانم لە گوێ بگرن پشت بە خوای گەورە بەسەر دوژمنا زاڵە بن یەکەم هەوڵ بدەن و بەتوندی پشت بەخوا ببەستن و بڕواتان ببێ بەوەی لای خواوە هاتووە و هەوڵ بدەن بۆ پەرستنی خوا و جێبەجێکردنی ئەرکەکانتان تەبعەن ئەمەیان بەدڵ نییە ئەڵێ ئەگەر ئێمە خواناس بین ئەوروپامان لێ ئەڕەنجێ ڕوسیامان لێ ئەڕەنجێ سینمان لێ ئەڕەنجێ ئیسرائیل و ئەمریکامان لێ ئەڕەنجێ لەبەرەوە مەگەر بەدزیەوە دانەدانێکیان ئەگەر نوێش بکەن بەدزیەوە ئەمە وەسێتی قاسم حەمەوە بە میللەت ئەڵێ ئەڵێ تکاتان لێکەم بە توندی پشت بە خوا ببەستن بڕواتان ببێ بەوەی لای خوا هاتۆ کە قورئانە هەوڵ بدەن بۆ پەرستنی خوا جێبەجێکردنی ئەرکەکانتان هەوڵی بۆ بدەن دووەم یەکێتی خۆتان بپارێزن کاری ناشایستە مەکەن ئیرەیی بە یەکتری مەبەن حەسودی یعنی بەتایبەتی بەرامبەر ئەرکە قورسەکان یەکێتی خۆتان پارێزن ئەی ئێمە پارچە پارچەین هەزار پارچەین هەزار لەتین هەزار کەرتین کەس لە گوێی کەس ناکا لە ناو حیزبێکیشا گوێ بۆ سەرۆکەکەیان ناگرن سێم زانستان زیاتر بکەن تا فریوی دوژمنان نەخۆن تەربیە و تەعلیم بەس علمی تیا نییە قژ داهێنانی کچ میکیاجی کچ کوڕ نامە گۆڕینەوە فەیسبوک توێتەر ئەمانەی تیا زانکۆکانی کوردستان و ئیتر ئەوەی کە پێی بڵێ عەقڵ و علم و سەلیقە و توێژینەوە و ئەوانە باری کردووە لای ئێمە چوارەم، بۆ چەند ڕۆژێکیش ژیان لەم دنیا بێنرخە، خۆتان بە دوژمن نەفرۆشن، چونکە دوژمن دوژمنە و نابێ پشتی پێ ببەسرێ بۆ پارە، بۆ کورسی، بۆ ڤێلا، بۆ ئیقامە و جنسێ و فڵان و فڵان، پشت بە دوژمن مەبەسن، دوژمن دوژمنە، نابێ بە دۆست. پێنجەم، دەرهەق بە یەکتر خیانەت مەکەن، نە خیانەتی سیاسی، نە دارایی، نە گیانی و نامووسی، چونکە خیانەتکار لای خوای گەورە سووک و گوناهبارە، بشزانن خیانەتی هەر کەسێ یەخەی خۆی دەگرێتەوە. حەدیسێکی پێغەمبەرە لە ڕۆژی قیامەتە صلی الله علیه وسلم هەموو خائینێک هەموو غەدارێک لە پاڵیا ئاڵایەکی بەرزی بۆ هەڵەکرێ خەڵکە زانن ئەوە ئاڵای غەدرکردن و خیانەت و بێحرمەتیە کە کردوێتی ئەوە نەسیحەتی ئەو پیاوەیە بۆ کەسانەی خیانەتی داراییەکەن خیانەتی سیاسیەکەن خیانەتی نەتەوەییەکەن شەشەم، هەر کەس توانی بە بێ خیانەت کارەکانی ئێوە ئەنجام بدا لەگەڵ ئەو جۆرە کەسانە هاوکاری بکەن نەک بە ئیرەیی بەرامبەری بوەستنەوە یا ببنە سیخوڕی بێگانە کەسێک لێ یە ئیشێ بکا خزمەتی بکەن ئەڵغامی بۆ دامەنێن کوڵە کوێرە مەخەنە ڕێی با ئیشەکەتان بۆ بکە حەوتەم، ئەو شوێنانەی لە وەسێتنامەکە نووسیومە بۆ دروستکردنی مزگەوت و نەخۆشخانە و قوتابخانە لەسەرتانە جێبەجێی بکەن تا ئەو شوێنەی کە گونجاوە سوودیان لێ وەربگرن. ئەم پیاوە گەورە وەسێتی کردووە مزگەوت دروست بکرێت. ئیسا ئەم بەرپرس و سیاسی و وەزیر و بەڕێوەبەرانەیە مەڵێن ئەمە مزگەوتە چییە؟ قوتابخانە دروست بکرێت. قوتابخانەش دروست ناکەن. هەشتەم، لە کار و هەوڵ و تێکۆشان کەمتەرخەمی مەکەن تا وەک میللەتانی تر لە دوای کۆیلەیی و دیلیەتی ڕزگارتان ببێ، سامان و زێڕ و زیوی دنیایی بێ بایخە، ئەگەر وڵاتێکی سەربەخۆتان هەبێ کە تیایدا ژیان بەرنە سەر سەربەخۆی سەربەخۆیتان ببێ ئەو کاتە ماڵ و سامان ئابڕوو نیشتمان هەموو شتێکتان دەبێ ئەی ئەگەر نەتان بوو هیچتان نیە. نۆیەم، جگە لە مافی خوایی، مافی هیچ کەسێکم لە گەردنا نییە. ئەی ئەم مەسولانەی ئێمە، بە ینەکانی هەڵەبجەوە تێیکەوە حەتا سەری سەری سەری سەرۆ، ئەوەش نەخۆشە و ئەوەش کە ساقە، ئەوەی لە دەرەوە ئەوەی لە ناوە، ئایا ئەتوان بڵێن مافی کەسمان بەسەرەوە نییە؟ و ئایا باوەڕان پێ ئەکرێ؟ نەخێر. ئەم پیاوە ئەڵێ من مافی کەسم بەسەرەوە نییە. مافی هیچ کەسێکم لە گەردنا نییە، بەڵام هەر کەس وا دابنێ کەم یا زۆر مافێکی لە گەردنمایە با مافی خۆی لە میراتگرانم وەربگرێ و بێت لێخەم بگرێ بڵێ من حەقم هەیە بەلای تۆوە. تا کاتێک یەکڕیز و یەکگرتوو نەبن سەرکەوتوو نابن. نیسبەت بە یەکتر ستەم و دەستدرێژی مەکەن، چونکە خوا ستەمکار لەناو دەبا، ئەمە بەڵێنی خوایە. ستەمکار ئەڕووخێ، خوا تۆڵەی ستەمکراوی لێ دەسێنێت. هیوادارم ئەم ئامۆژگاریانە بەهەند بگرن خوا بەسەر دوژمناندا سەرتان خات وەک سەعدی وتویەتی لە شعرەکا پێویست ناکا مەبەستی ئێمە ئامۆژگاری بوو کردمان حەواڵەی خوامان کردن و ڕۆشتن ئەمە دەقی وەسیەتنامەکەی پێشەوە قازی محەممەدی شەهید بوو دوا بە دوای ئەوە بە دادوەری گشتی وت با بۆت بخوێنمەوە وتی پێویست نییە پاشان مۆڵەتی خواست کە نوێش بکە مۆڵەتی درا ڕووی کردە قیبلە و هەردوو دەستی بەرز کردەوە بە دەنگی بەرز وتی، ئەی خواوەندی من خۆت شایەتی کە من بۆ خزمەتی میللەتی خۆم کەمتەرخەمیم نەکرد، ئەی خواوەندی گەورە خۆت شایەتی هەرچیم لە دەست هات و بۆم گونجا لە ڕێی تۆ و بە خاتری ڕەزامەندی تۆ ئەنجامم دا، خوایە لە پاشەڕۆژدا مافی ستەملێکراو لە ستەمکار بسێنە، بڕواشم وایە کە هەر دەبێ. ئەی خوای بە ئاگا و بینەر تەواوی میلەتانی ژێر دەستە و لەگەڵیانا میلەتی کورد لە چنگی ستەمکاران ڕزگار بکە ئەم مەراسیمی دوعا و نزا ماوەیەکی خایاند دواتر پێشەوا قازی محەممەد داوای کرد کە لە جێی لە سێدارەدان تیرباران بکرێ چونکە لە سێدارەدان لە ئیسلامدا نییە بەڵام دادوەر ئەم داوایەی قبوڵ نەکرد بە پاساوی ئەوەی بڕیاری دادگا لە سێدارەدان بووە بەم جۆرە کاتژمێر چواری نیوەشەوی سی و یەک ی سێ هەزار و نۆ سەد و چل و حەوت دوور لە چاوی میلەتەکەی پەت کرایە گەردنی ئەو پیاوە مەزنەی کە بۆ خزمەت ئاین و نیشتمان نەتەوەکەی ساتێک نەسرەوت ئەوەندەی پێکرا بۆی هەڵسوڕا درێغی نەکرد شەهید قازی محەمەد پاش دوو دەقیقە گیانی سپارد و گەیشتەوە بە کاروانی قوربانیدان و گەواهی مەزڵومیەتی میلەتەکەی لای بارەگای خوای پەروەردگار خوای گەورە لێی خۆش بێ مەقامی بەرز بێ و لەگەڵ پێغەمبەران و سدیقین و شەهیدان و ساڵحانە خوا حەشری بکا برگەی دووەم کە باسی بەهار و سەیران ئاەتەکانی خوا بەرجەستە دەکەن جوانترین و خۆشترین وەرزی ساڵ بەهارە جلیوەی مەل و خوڕەی ئاو و قیڕەی بۆق و بۆنی گوڵ و شەونمی سەر پەڕەی گیا و گوڵ هاوسەنگی گەرما و سەرما، تەڕبوونەوەی خوێن و پەلکەزێڕینەوەی پاش باران و شمشاڵی شوان و باڕەی مەڕ هەموو ئەمانە سەمفۆنیای دڵخۆشکەری مرۆڤی ئاسایین. دەرچوون لە ماڵ و کۆڵ پێچانەوە بۆ سەیران، مەنجەڵی یاپراخ و چزەی گۆشت و بۆنی کەباب ئەگەر هەبوو، دانیشتنی کۆمەڵی، دانیشتنی بەکۆمەڵی خێزان و قسەی خۆش مۆرکی بەهارن و خۆڕسکن، هەموو ئەمانە باشن، جوانن، شەرعین، بە مەرجێ، یەکەم، بزانی ئەم هەموو جوانی و جوڵە و دیمەنە خاوەنێکی هەیە، بە توانا و زانا و دانا و بینەر و ژنەوایە، دەبێت کە دەچیتە سەر سفرەکەی پرسی پێ بکەیت، ئەم دنیا سفرەی خوایە، ئەچیتە ناو دەشتەکەی شاخەکەی ئاوەکەی ئەبێ پرسی پێ بکەی ئەبێ بێ ئەمری نەکەی ئەبێ بە بیسم اللە دەست بەری بۆ هەر شتێک لەم کەونەدا ئەگینا وەک ئەوە وایە کەسێ بێ لە تەقەدان و بێ ئیجازە وەرگرتن خۆی بکا بە ماڵی کابرا و ئاغا و ڕەئیسا و قاچ ڕاکێشێ و بە ئارەزووی خۆی شت بێنێ و بیشکێنێ و بیخوا و بیبا جومعە ناکەن ئایا نوێژی نیوەڕۆشیان بۆ ئەکرێ ئەگەر کۆلکە بە ناو مەلایەکیان لێ تاین نەبێ بڵێ هەر لێرە جومعەتان بۆ ئەکەم کە ئەوەش دروست نییە جمعە لە شار و لە ناو ئاوایی و لە ناو خانووا ئەکرێ نە لە باغ نە لە هاوینە هەوار نە لە خێوەتگە نە لە ئۆردوگا جمعە ناکرێ لەبەرئەوە بێ وریابن نابێت جومعە بفەوتێنن کەسێک دوێنێ چووبێ بۆ سەفەر ئەمڕۆ لەماڵەوە نەبووبێ جومعەی لەسەر نییە سەفەرە بەڵام ئەوەی ئەم بەیانییە دوای نوێژی بەیانی لەماڵ دەرەچێ و ئەچێتە دەر جومعە لەسەری واجبە لە کونی ئەرزا بێ ئەبێ مزگەوتێکی نزیک بدۆزێتەوە بچێ لەوێ جومعەکە بکا پیاو هەرزەکارەکان ژن جومعەی لەسەر نییە ئەگەر کردی دروستە سێیەم، شەرم لە خوا بکەیت و لە حەرام و قەدەغکراوەکانی خۆت بپارێزی، هێڵە سوورەکان و سنوورەکانی خوا نەبەزێنی، ئەلا، پێغەمبەر ئەفەرموێ، ان لکل ملک حما، هەموو مەلیکێک سنوور و خاڵی سووری هەیە، ئەلا وان حما اللە محارمه، هێڵە سوورەکانی خوا قەدەغەکراوەکانیەتی، نابێ بیبەزێنی. نابێ عەرەق و نێرگەلە و جگەرە و تلیاک و ئەمانە بخورێتەوە نابێ تێکەڵی و ڕەشبەڵەک و کاری زشت و نەشیاو ئەنجام بدرێ خاڵی چوارەم پارێزگاری ئادابی گشتی بکەی مافی خەڵکانی تر پێشێل نەکەیت و ئازاریان نەدەیت بە هیچ شێوەیە نە بە دەنگی تەجیلەکەت نە بە هۆڕێنی سەیارەکەت نە بە دووکەڵ و ئاگردانیان عەزیەتیان نەدەیت ئەزیەتیان بدەیت خوا لێ ئەڕەنجێ نابێ ئازاری خەڵکی بدەیت حەقی تەریق ئەبێ بدەیت خاڵی پێنجەم بیر بکەیتەوە لە دەسەڵات و زانایی و دانایی خوا و هەروە بەسەر ئەم زەوێدا نەیت و بڕۆیت و دەرس و پەندی لێوەرنەگری ئین فی خەلق السماوات والارض واختلاف الليل والنهار لآیات لأولی الالباب شەو و ڕۆژ، ئاسمان و زەوی، ئایەتن، بەڵگەن، بۆ ژیرەکان، ئولی الالباب، ئەوانەی دڵیان هەیە، عەقڵیان هەیە، الذین یذکرون اللە قیاما، بە پێوە یادی خوا ئەکەن، وقعودا، بە دانیشتان، وعلی جنوبهم، بە ڕاکشان. بەردەوام زیکری خوا ئەکەن وەیەتەفەکەرونە فی خەلقی السماوات والارض بیرەکاتەوە لە جوانی گوڵ لە بەرزی شاخ لە قوڵی شیو لە خوڕەی ئاو لە دەنگی مەل بیرەکاتەوە داسڵەکێ ئەم جەرەسە چۆن دروستە بێ ئەم بۆنە چۆن دروسە بێ ئەم میوە جۆراو جۆرانە چۆن دروسە بن ئینجا بڵێ ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار خوایە بە گۆترە و بە هەوانتە و بە تاڵ ئەمە دروست نەکردووە خوایە لە ئاگری دۆزەخمان پارێزە ئەبێ ئاوا لە سەیران بیت. خاڵی شەشەم و ئەخیر، خاڵی شەشەم حەوتەمیش ماوە، پارێزگاری پاک و خاوێنی و ژینگە بکەی، لە جیاتی شکاندن بڕوێنە، لە بری فڕێدان شت هەڵبگرەوە، ئاو و هەوا و خاک پیس مەکەن، دەبە فڕێ مەدە، پاکەتی جگەرەکەت فڕێ مەدە. عەلاگە فڕێ مەدە، تێکوڵی مۆز فڕێ مەدە، گوڵە بە ڕۆژە و نازانم چی فڕێ مەدە. حەیفە بە تەمای کێ کۆی کاتەوە؟ خۆت بگرە، ئەو عەلاگەی کە تیایەتی تێکوڵەکەشی بکەنە ناو ئەوە، قاپەکان و قوتووەکانی بکەنەوە ناو ئەوە، کە هاتیتەوە ناو شار لە ماڵی خۆتان یان لە شوێنێکا بیخەنە ناو حاویەیەک بۆ ئەوەی کەوا قسەت پێ نەوترێ. جومعە و جەماعەت مەفەوتێنە، زیادەڕەوی مەکەن لە خواردن و خواردنەوەدا و لە نیعمەتەکانی تردا، لە ژێر داری سێبەر و داری بەری و لە ناو ئاو و کانییە تارەت نەگری بۆ ئەوەی لەعنەتت لێ نەکرێ. خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ. خوا عاقیبەتمان خێر بکا. خوا بەهەشت و سەیرانی دنیامان بە نسیب بکا و بەهەشتی قیامەتیشمان بە نسیب بکا. خوا لە بەڵا و ئافات هەموو لایەکمان پارێزێ. بەرەکات و ڕەحمەتی بڕژێنی بەسەرمانا. نەخۆشەکان شیفا بدەی یاڕەبی لە مردوەکان خۆشبی یاڕەبی گەنجەکانمان پارێزی لە بەد ڕەوشتی یاڕەبی عاقیبەتمان خێرکە یاڕەبی لە بەڵاو لە ئافات و لە شەڕ لە فیتنە خوایەبمان پارێزی مسلمانان و ئاوەڕەکان گێڕیتەوە ماڵ و حاڵی خۆیان ئەسیر و گیراوەکان بەربدەی ئەوەی بێ هاوسەرە هاوسەری باشی بدەیتێ ئەوەی بێ مناڵە مناڵی ساڵحی بدەیتێ ئەوەی قەرزارە یا ڕەبی قەرزەکەی بار بکەی ئەوەی گرفت لە ماڵیان نایە چارەسەری دەردیان بکەی خوایە بە ناوی پیرۆزت ئەو نەخۆشانەی کەوا ناڕەحەتن خوایە سەبر و ئارامیان پێ بدەی بە کەس و کارەکەیان تاقەتیان بیتێ خوایە لەم جەمعە خۆش بی لە باوک و دایکمان خۆش بی لە هەموو لایەکمان خۆش بی ئەقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا آمين